خوا خۆی ئەزانێ مەبەستی لە وشەی، الف لام را، چیە؟ ئەم قورئانە کتێبێکە ئایەتەکانی بە پتەوی و ساغی لە لەوح المحفوظدا نوسراون و هەرگیز تێک ناچن و بە تەواوی نێرراون بۆ پێغەمبەر و لە پاشاندا تەفسیل دراون بۆ بیروباوەڕ و کردەوە و دەنگوباس لەلایەن خودایەکی گەورەی خاوەن حیکمەت و شارەزاوە. داوای تاوانپۆشین لە پەروەردگارتان بکەن و لە گوناهەکانتان پەشیمان ببنەوە و بگەڕێنەوە بۆ لای خودا، ئەگەر وەها بکەن خودا تا ئاکامێکی دیاری خۆشیتان ئەداتێ و هەر کەس زیادە چاکەیەکی هەبێ پاداشتی خۆی وەرەگرێ، خۆ ئەگەر سەرپێچیتان کرد ئەوا من ئەترسم کەوا لە ڕۆژێکی پڕ سامدا سزایەکی سەخت بدرێن. عەرشی خودایش پێش دروست کردنی ئاسمان و زەوی لەسەر ئاو بوو دروستی کردن تا تاقیتان بکاتەوە کامتان کردەوەتان جوانترە ئەگەر پێیان بڵێیت ئێوە لە پاش مردن زیندوو ئەکرێنەوە کافرەکان ئەڵێن ئەم قسە جادوویەکی ئاشکرا و دیارە. ولئن ئەگەر سزاکەیان بۆ ماوەیەکی دیاریکراو دوابخەین، ئەڵێن ئەگەر ڕاستە بۆ دواکەوت، بۆ نەهات، بێگومان ئەو سزایە دێت و لەو ڕۆژەشدا کە بۆیان دێت لێیان لانادرێت و ئەبێ تووشیان بێت، ئەو سزایەی گاڵتەیان پێ ئەکرد بێگومان گەمارۆیان ئەدات و سەروو دڵیان ئەگرێت. بۆ تۆ ناشێ دڵت تەنگ بێ لەوە کە کافرەکان ئەڵێن، بۆچی خەزنەیەک نانێرێ بۆ محەممەد تا وەک پادشاهان ڕابوێرێ؟ یا لەوە کە ئەڵێن، بۆچی فریشتەیەکی لەگەڵ نەنێرراوە تەسدیقی بکات و یارمەتی بدات؟ نەکەی، کاری وا بۆ تۆ ناشێ. تۆ کارت ترساندنی کافرانە لە سزا. ئیتر هەموو شت بە دەستی خودایە. پشت بەو ببەستە. جا ئەگەر پێیان نەکرا ئەوا زۆر چاک بزانن ئەو قورئانە پیرۆزە بە جۆرێ نازڵ کراوە هەر خودا خۆی ئەیزانێ و زۆر چاک بزانن هیچ پەرستراوێکی ڕاستەقینە نیە خودای تاک و تەنیا نەبێ ئایا ئێوە کە بۆتان دەرکەوت قورئان موعجیزەیە لەسەر ئاینی ئیسلام بەردەوامەبن؟ انه الحق من ربک ولکن اکثر الناس لا یومنون. ئایا کەسێ دەلیلی لای خوداوە هەبێ وەک عەقڵ و تێفکرین بیخاتە سەر ڕێگای ڕاست و شاهیدێکی وەکوو قورئانی هەبێ یارمەتی بدات و لە پێش ئەو شاهیدەیشەوە تەوراتی مووسا کە پێشەوای خەڵکی سەردەمی خۆی بووە یارمەتی قسە و کردەوەی دابێ ئایا ئەم جۆرە کەسە وەک ئەو کەسەیە کە تەنها ژیان و خۆشی دونیای مەبەست بێ و ڕۆژی دوایی بە خەیاڵدا نەیێ؟ ئەوانە واتە پێغەمبەر و پەیڕەوەکانی، باوەڕیان بە قورئان هەیە. ئەوەیش باوەڕی پێ نەکات وەک موشریکەکانی مەککە و دەستەوبەستەکانیان ئاخری دۆزەخ جێگایانە و لەوێ سزا ئەدرێن. هەرگیز گومان و دوودڵیت نەبێ لە قورئاندا. قورئان حەقە و لای خودای خۆتەوە هاتووە. الا لعنة اللە علی الظالمین. کێیە لەو کەسە ستەمکارترە کە درۆ بەدەم خوداوە هەڵبەستێ ئەوانە ئەبرێنە بەردەم خودا و شاهیدەکان ئەڵێن ئا ئەمانە بوون درۆیان بەدەم خودای خۆیانەوە کرد لەعنەت و نەفرین لە خوداوە لەسەر ستەمکاران بێ. ئەوانە لە دونیادا ناتوانن دەست بێننە ڕێگای خودا و مەنعی سزا لە خۆیان بکەن، لە ڕۆژی دواییشدا هیچ دۆستێکیان نییە بە دەنگیانەوە بێ و لە تۆڵە ڕزگاریان بکات، سزایان لە ڕۆژی قیامەتدا دووقاتە بێ، چونکە لە دونیادا تاقەتیان نەبوو گوێ لە حەق بگرن و خۆیان لە ئاستی ئایەتەکانی خودادا کۆرە کرد. أولئک اصحاب الجنة هم فیها خالدون بەڕاستی ئەوانەی باوەڕیان بە خوا و پێغەمبەر هەیە و کردەوەی چاکەیان کردووە و بە دڵ موتیعی خودای خۆیانن ئەهلی بەهەشتن و هەتا هەتایە لە بەهەشتدا ئەمێننەوە. تۆ هیچ نیت بنیادەمێکی عادەتی وەک ئێمە نەبێ زیادە گەورەییەکت نیە تا شایانی پێغەمبەرایەتی بیت هەروەها نابینین کەست دواکەوتبێ ئەوانە نەبێ لای ئێمە بێنرخترینمانن و یەکسەر بێ وردبوونەوە بیروبۆچوونی خۆیان دەرئەبڕن ئێوە زیادەیەکتان نیە بەسەر ئێمەدا تا دواتان بکەوین و پەیڕەویتان بکەین بەڵکو بە درۆزنتان ئەزانین. فعمیت علیکم انلزمکموها وانتم لها کارهون. نوح بە قەومەکەی وت، ئەگەر خودا دەلیلی پێ دابم لەسەر ڕاستی قسەکەم و ڕەحمەتی خۆی پێ بەخشیبم کە پێغەمبەریە، کەچی ئەو بەهرەیە لە ئێوە شاراوە بێ و خودا هیدایەتتان نەدا، ئایا من ئەتوانم بە زۆر هیدایەتتان بدەم کە خۆتان پێتان ناخۆش بێ و بیرنەکەنەوە؟ اننی اذا لمن الظالمین. من ناڵێم خەزێنەکانی خودا لای منن، ناڵێم غەیبەزانم، ناڵێم فریشتەم، بەو کەسانەش ناڵێم کە ئێوە بە چاوی سووک تەماشایان ئەکەن خودا خێریان پێ نادات، هەر خودا ئەزانێ چی لە دڵیانایە. هو ربکم و الیه ترجعون. ئەگەر بمەوێ ئامۆژگاریتان بکەم مادام خودا مەیلی لەسەر ئەوە بێ گومڕاتان بکات ئامۆژگاری من سوودتان پێ ناگەیەنێ هەر خودا پەروەردگارتانە و بۆلای ئەو ئەگەڕێنەوە. قال ان تسخروا منا فانا نسخر منکم کما تسخرون. نوح دەستی کرد بە دروست کردنی کەشتیەکە و هەر جارێک کە کۆمەڵێ لە قەومەکەی بەلایدا تێپەڕیان ئەکرد گاڵتەیان پێ ئەکرد نوحیش پێی ئەوتن ئەگەر ئێوە گاڵتە بە ئێمە ئەکەن ئێمەیش گاڵتە بە ئێوە ئەکەین وەک گاڵتە کردنەکەی ئێوە. نوح هەر خەریکی کەشتیەکە بوو تا فرمانمان هات بۆ هەستانی تۆفان و تەنانەت تەنوری نان کردن کە شوێنی ئاگرە هاتە کوڵ و وەک مەنجەڵی سەر ئاگر سەر ڕێژی کرد وەحیمان بۆ نوح کرد کە لە هەموو نێر و مێیەک دوو جوت هەڵبگرە لەگەڵ خێزانەکەتدا ئەو کەسە نەبێ کە پێشتر لە عیلمی خودادا بڕیار دراوە بفەوتێ ئەی زەوی، ئاوی خۆت قووت بدەرەوە. بە ئاسمانیش وترا، ئەی ئاسمان واز بێنە و دەستبەردار ببە لە ڕژاندنی ئاو بەسەر زەویدا. هەروەها کەشتییەکەیش لەسەر کێوی جوودی گیرسایەوە و ئەنجا جاڕدرا کە دووری لە ڕەحمەتی خودا بۆ قەومی ستەمکارە. ونادى نوح ربه فقال رب وەحی بۆ نوح کرا، لە کەشتیەکە دابەزە، لە لایەن ئێمەوە ئارام و بێ بەڵا ئەبن و زیادە خۆشی و بەرەکەت ئەڕێژین بەسەر خۆت و بەسەر ئەو خاوەن ئیمانانەدا کە لەگەڵتن، پاش ئێوەیش چەند ئوممەتێکی تر دێن کە تا ماوەیەک لەزەت و خۆشیان ئەدەینێ و پاشان سزایەکی پڕ ئازاریان لە لایەن ئێمەوە تووش ئەبێ. بۆ قەومی عادیش هودمان ڕەوانە کرد بە پێغەمبەری کە برایان بوو لە خۆیان بوو پێی وتن ئەی قەومینا تەنها خودای تاک بپەرستن خودایەکی ترتان نیە بەڕاستی عیبادەتی بۆ بکرێ ئەو نەبێ ئێوە کە بتەکانە پەرستن درۆ ئەکەن بەدەم خوداوە و ئەو بتانە بۆ خودایی ناشێن داوای تاوانپۆشی لە خودای خۆتان بکەن و بە دڵ بگەڕێنەوە بۆ لای و واز لە گوناه بێنن ئەگەر وا بن خودا ئاسمانەخاتە کار بۆتان کە خێری زۆر بڕژێنێ بەسەرتاندا و زیاد لەم هێزەی هەتانە هێزی ترتان ئەداتێ پشت لە خودا هەڵمەکەن بە تاوانباری ئێمە لەبەر قسەی تۆ واز لە خواکانی خۆمان ناهێنین، ئێمە باوەڕ بە تۆ ناکەین و ئیمانت پێ ناهێنین. ان نقول الا اعتراک بعض آلهتنا بسوء. بەڕاستی من خودا ئەگرم بە شاهید و ئێوەیش شاهید بن کە من بەری و بێ بەشم لەو شەریکانەی ئێوە بۆ خوداتان داناون. من دونه فکیدونی جمیعا ثم لا تنظرون. لەو شەریکانە کە غەیری خودان، دەسا چەند ئەتوانن هەوڵ بدەن و فێڵ بکەن بۆ فەوتاندنم و هیچ مۆڵەتم مەدەن. بەڕاستی من پشتم بە میهرەبانی خودا بەستووە کە خودای من و خودای ئێوەیە، ئیتر ئێوە بێ خواستی خودا ناتوانن زیانم لێ بدەن، هەرچی گیان لەبەرە و بەسەر زەویا ئەڕوا خودا زاڵە بەسەریانا و بە ئارەزووی خۆی تەسەڕوفیان تێ ئەکات، خودای من لەسەر ڕێگایەکی ڕاستە و دادپەروەرە. واتبعوا امر کل جبار عنید ئەوە قەومی عاد بوون ئینکاری ئایەتەکانی خودای خۆیان کرد و بە گوێی پێغەمبەرانی خودایان نەکرد و دوای هەموو ستەمکارێکی خاوەن عەناد کەوتن. لەم دونیایەدا و لە ڕۆژی قیامەتدا لەعنەت بە دوایانەوەیە و بە دەما ئەیانخاتە ناو سزاوە. بەڕاستی قەومی عاد ئینکاری نیعمەتەکانی خودای خۆیان کرد و ئیمانیان پێ نەهێنا. دووری لە ڕەحمەتی خودا و لەناوچوون بۆ عادی قەومی هود بێ. پێی وتن ئەی قەومینا، خودا بپەرستن، خودای ڕاستەقینەتان نییە ئەو نەبێ، ئەو لە خاک دروستی کردوون و عومر و زیندەگی پێداون تیایدا، تکای گوناه بەخشین هەر لەو بکەن و بۆ لای ئەو بگەڕێنەوە و لە گوناهەکانتان پەشیمان بنەوە، بەڕاستی خودای پەروەردگاری من لە بەندەکانی خۆیەوە نزیکە و نیزایان قبوڵ ئەکات. فما تزیدوننی غیر تخسیر. ساڵح وتی، قەومی نا، من کە خودا بەرچاوی ڕوون کردوومەتەوە و ڕەحمەتێکی وەک پێغەمبەرایەتی پێ داوم، ئەگەر بێتوو بێ گوێیی بکەم کێ یارمەتیمە داو لە سزای خودا دوور مەخاتەوە؟ ئەی قەومینە ئەمە کە خودا دروستی کردوە وشترێکە خودا کردویە بە موعجیزە و نیشانەی ڕاستی قسەم کە ئەڵێم من پێغەمبەری خودام دە وازی لێ بێنن با لە ئەرزی خودادا بلەوەڕێ و بژی بە ئازار و کوشتن نزیکی مەکەونەوە نەبادا سزایەکی بێ مۆڵەت و نزیک بتان گرێ یومئذ ان ربک هو القوی العزیز. کە سزاکەمان هات، بە میهرەبانی خۆمان ساڵح و ئەوانەی ئیمانیان هێنابوو لەگەڵیا ڕزگارمان کردن، هەروەها ڕزگارمان کردن لە سەرشۆڕی ڕۆژی سزاکە، یا لە سەرشۆڕی ڕۆژی قیامەت. بێگومان هەر خودای پەروەردگارت بەهێز و خاوەن دەسەڵاتە. فما لبث أن جاء بعجل حنیذ بەڕاستی فریشتە فروستادەکانی ئێمە بە مژدە وەسەریان لە ئیبڕاهیم دا و سڵاویان لێ کرد و ئەویش بە گەرمی وەڵامی دانەوە و ئەوەندەی پێ نەچوو گۆرەکەیەکی برژاوی لە بەردەمیانا دانا بیخۆن کە تەماشای کرد دەست بۆ خواردنەکە نابەن، لێیان تەوسایەوە و ترسی لێ نیشت کە تووشی زیانێکی بکەن، ئەوانیش کە هەستیان بە ترسەکەی ئیبڕاهیم کرد پێیان وت، مەترسە، ئێمە فریشتەین و بۆ سزادانی قەومی لوط نێرراوین، کە دەست بۆ خواردنەکە نابەین لەبەر هیچ نییە ئەوە نەبێ کە فریشتەین و فریشتە خواردەمەنی ناخوات. ژنەکەی ئیبڕاهیم لەوێ ڕاوەستا بوو، کە ترسی نەما و زانی فریشتەکان بۆ لەناوبردنی قەومی بەدکار هاتوون لە خۆشییانا پێکەنی، ئێمەیش مژدەمان پێدا کە کوڕێکیە بێ ناوی ئیسحاق بێ و ئیسحاقیش کوڕێکیە بێ ناوی یەعقوب بێ. قالت یا ویلتی ئەئەلد وأنا عجوز وهذا بعلی شیخا. فاتقوا اللە ولا تخزون فی ضیفی الیس منکم رجل رشید کە قەومەکەی لوط بە هاتنی میوانەکانیان زانی بە ڕاکردن چوون بۆ ماڵی لوط بە نیازی خراپە کردن کە ئەوان پێش ئەو کاتەیش فێری ئەو خۆ خراپە بووبوون و لەگەڵی ڕاهاتبوون لوط پێی وتن سجیل منضود. کە فەرمانمان هات بۆ سزادانیان، شوێنەکەمان سەرەوژێر کرد و کاولمان کرد بە یەکا و بەردەبارانمان کردن بە بەردێ لە جۆری قوڕی بە بەرد بوو کە بە تایبەتی یەک لە دوای یەک ڕیز کرابوون بۆ سزادانیان. مسومە عند ربک وما هی من الظالمین ببعید بەردەکە لەلایەن خوداوە نیشانە کراو و دیاری بوو، بێگومان سزا و کاولکردن و بەردە بارانی وەها لە ستەمکارانەوە دوور نییە، ئەوان خۆیان ستەمیان لە خۆیان کرد و کافر و بەدکردار بوون و شایانی ئەو سزایە بوون. یطاف علیکم عذاب یوم محیط بۆ سەر ئەهلی مەدیەن شوعەیبمان نارد بە پێغەمبەری کە برایان بوو لە خۆیان بوو پێی وتن ئەی قەومینە تەنها خودای پەروەردگار بپەرستن ئێوە بێجگە ئەو خودایەکی ڕاستەقینەتان نیە لە کاتی مامەڵەدا لە پێوانە و کێشانەدا حەقی خەڵکی کەم مەکەنەوە و بە عادلانە پێوانە و کێشانە بکەن من ئێوە ئەبینم خاوەن دارایین و لە خۆشیدا ئەژین و لە ناز و نیعمەتی خودادان و پێویستیتان بەوە نییە غەش لە خەڵک بکەن. ئەترسم تووشی سزایەکی گەورە ببن کەستانی لێ دەرنەچێ. وَیَا قَوْمِ أَوْفُوا الْمِکْیَالَ وَالْمِیزَانَ بِالْقِسْطِ ئەگەر من لای خوداوە زانیاری و پێغەمبەرایەتیم پێ درابێ و ڕزق و ڕۆزی جوان و حەڵاڵی پێ بەخشیبم هێشتا هەر بێ گوێیی بکەم؟ ئەوەی پێتان ئەڵێم مەیکەن خۆیشم نایکەم. من بەم ئەمر بە چاکە و نەهی لە خراپەیا هیچم مەبەست نییە ئەوە نەبێ بە قەدەر توانم چاکە لەگەڵ ئێوە بکەم و بتانخەمە سەر ڕێی ڕاست و لە سزا دوورتان بخەمەوە. من کەس تەوفیقم نادا خودا نەبێ تەنها پشت بەو ئەبەستم و بۆ لای ئەو ئەگەڕێمەوە. وما قوم لوط منکم ببعید ئەی قەومەکەم با دوژمنایەتیتان لەگەڵ من واتان لێ نەکا تووشی بەڵای وەک بەڵاکانی قەومی نوح و هود و صالح ببن واتە غەرق بوون و زریان و بومەلەرزە خۆ ئەگەر لە دوورەکان پەند وەرناگرن ئەوا بەسەرهاتی قەومی لوط نە شوێن و نە کاتی لە ئێوە دوور نیە دە پەندی لێ وەربگرن وا ئێوە گوێ بە فەرمانی خودا نادەن؟ بەڵام لەبەر خاتری کۆمەڵەکەم دەستدرێژی ناکەنە سەرم؟ خوداتان فەرامۆش کردووە و موبالاتی پێ ناکەن؟ خودا ئاگای لە هەموو کردەوەتانە و بە پێی کردەوە پاداشتتان ئەداتەوە. وَيَا قَوْمِ اعْمَلُوا عَلَىٰ مَكَانَتِكُمْ إِنِّي عَامِلٌ ۖ ئێوە چی ئەکەن بیکەن بە پێی تاقەت و توانی خۆتان و منیش کاری خۆم ئەکەم لەمەو پاش چاک تێ ئەگەن و بۆتان دەر ئەکەوێ کێ سزایەکی وەهای بۆ دێت سەرشۆڕی بکات و کێ درۆزنە چاوەڕوان بن منیش لەگەڵ ئێوە چاوەڕوانم. ولما جاء أمرنا نجينا بە جۆرێ لە ناو چوون و شوێنەواریان نەما، ئەڵێی ڕۆژێ لە ڕۆژان هەر لەوێیشا نەژیاون و ڕایان نەبواردووە. دووری لە ڕەحمەتی خودا بۆ ئەهلی مەدیەن، هەر وەک قەومی ثەموود لە ڕەحمەتی خودا دوور کەوتنەوە، جێگای هەردووکیان ناخی دۆزەخ بێ. ولقد أرسلنا موسى بآياتنا وسلطان مبين لە ڕۆژی قیامەتدا ئەکەوێتە پێش قەومەکەی و ئەیانبات بۆ ئاگری دۆزەخ کە پیسترین شوێنە خەڵکی ببرێتە سەر. وأتبعوا في هذه لعنة ويوم القيامة بئس الرفد المرفود لەم دنیایەدا لەعنەتیان بەدوادا نێررا و لە ڕۆژی قیامەتیشدا خراپ بەش و بەهرەیەکە پێیان دراوە وما زادوهم غیر تتبیب ئێمە ستەممان لەوان نەکرد ئەوان خۆیان ستەمیان لە خۆیان کرد لە کاتێکدا کە فەرمانی سزادانیان هات ئەو خودایانەی بانگیان ئەکردن بێجگە خودا سوودی هیچیان نەبوو بۆیان و فریایان نەکەوتن و هیچیان بۆ زیاد نەکردن لە ناوچوون و ماڵوێرانی نەبێ. بێگومان لە فەوتان و سزادانی نەتەوە پێشوەکاندا پەند و عیبرەت هەیە بۆ کەسێ لە سزای ڕۆژی دوایی بترسێ. ڕۆژی قیامەت ڕۆژێکی سامناکە، هەموو بنیادەمێکی تێدا کۆئەکرێتەوە و ڕۆژێکە هەموو ئەهلی ئاسمان و زەوی تێیدا ئەبینرێن. وما نؤخره إلا لأجل معدود وَإِنَّا لَمُوَفُّوهُمْ نَصِیبَهُمْ غَیْرَ مَنقُوصٍ کە مادام ئەم هەمۆ دەنگ و باس و بەسەرهاتی خەڵکی لەوەو پێشەت زانی ئیتر گومانت نەبێ لە بەدی و هیچ و پوچی ئەو شتانەی کافرەکان ئەیان پەرستن عیبادەتی ئەم کافرانە تەنها وەکو عیبادەتی باوباپیرانیانە لەمەو پێش جا قەومەکەی دەربارەی ئەو کیتابە ئیختیلاف کەوتە بەینیان هەندێکیان ئەیان وت لای خوداوە هاتووە و ئیمانیان پێ هێنا هەندێکیشیان ئەیان وت قسەی موسا خۆیەتی و هی خودا نیە و باوەڕیان پێ نەکرد کەواتە تۆ گوێ مەدەرە ئیختیلافی قەومەکەت دەربارەی قورئان ئەگەر لەبەر ئەوە نەبوایە کە خودا زوو بڕیاری داوە تۆڵە و پاداشت دوا بخرێ بۆ ڕۆژی خۆی گورج حوکمە کرا لەبەینیانا و انه بما تعملون بصیر تۆ بەردەوام بە لەسەر ئەو یاسا و ڕێوشوێنەی فەرمانت پێدراوە لەگەڵ ئەوانەی گەڕاونەتەوە بۆ لای خودا لەگەڵت طغیان مەکەن و لە سنووری دەستووری خودا لامەدەن بەڕاستی ئێوە هەرچی ئەکەن خودا ئەیبینێ و لێی ناشاررێتەوە ئەگەر خودای تۆ مەیلی ببوایە بەرەی بنیادەمی هەموو ئەکردە یەک ئوممەت و هەموو موسڵمان ئەبوون ئەم بەرەی بنیادەمە بەردەوام ناجۆر و لەیەک جیان هەندێکیان ئیماندار و هەندێکیان بی ئیمانن. الا من رحم ربک ولذلک خلقهم وتوکل علیه وما ربک بغافل عما تعملون هەر خودایە پەنا مەکیەکانی ئاسمانەکان و زەوی ئەزانێ و هەموو شتێ بۆ لای ئەو ئەگەڕێتەوە و سەرنجامی لای ئەوە هەر ئەو بپەرستە پشت هەر بەو ببەستە خودا بێ ئاگا و بێ خەبەر نیە لە هەر کارێ کە ئەیکەن و پاداشی هەمووتان لە کاتی خۆیدا پێگات. ئەبو سەعیدی خودری دەڵێ، ئوسەیدی کوڕی حوزەیر ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێ، شەوێک لە باخەکەیدا خەریکی قورئان خوێندنەوە بوو، ئەسپەکەی کەوتە سمکۆڵان، دیسان دەستی کردەوە بە خوێندنەوەی، ئەسپەکەش دەستی کردەوە بە سمکۆڵان، ئوسەید دەڵێ، ترسام لەوەی کە یەحیا بشێلێت، منیش هەستام بە لایەوە، کاتێ تەماشا دەکەم شتێک وەک پەڵەحور بەسەر سەرمەوەیە، شتێکی لەناودایە وەک چراخان. هەڵکشا بە ئاسماندا هەتا لەبەرچاوم ون بوو دەڵێ، بەیانی زوو چوومە خزمەت پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ و پێم وت، ئەی پێغەمبەری خودا لە کاتێکدا من ئەمشەو لە نیوە شەودا لە باخەکەمدا قورئانم دەخوێند ئەسپەکەم کەوتە سمکۆڵان پێغەمبەری خودا سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرمووی، بخوێنە کوڕی حوزەیر. دەڵێ، دەستم کردەوە بە خوێندنەوە، جارێکی تر کەوتەوە سم کۆڵان، پێغەمبەری خودا سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرمووی، بخوێنە کوڕی حوزەیر. دەڵێ، خوێندمەوە. جارێکی تر کەوتەوە سم کۆڵان، پێغەمبەری خودا سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرمووی، بخوێنە کوڕی حوزەیر. دەڵێ، منیش دەستم هەڵگرت، یەحیا لێیەوە نزیک بوو، ترسام بیشێلێت. شتێکم بینی وەک پەڵەهەور شتێکی وەک چراخانی تێدابوو بە ئاسمانا هەڵکشا هەتا لەبەر چاوم ون بوو پێغەمبەری خودا سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرمووی ئەوە فریشتە بوون گوێیان لێ گرتبوویت ئەگەر بەردەوام بوویتایە بۆ بەیانی خەڵکی ئەو فریشتانەیان دەبینی و لێیان نەدەشارایەوە. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس قورئانی پیرۆز بە دەنگی محەممەد سەدیق المەنشاوی خوێندنەوەی فەزائیل و شکۆی سوڕەتەکان مامۆستا بەکر حەمە سدیق. خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەممەد شێخ سەمیع. مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.